اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أوصيكم عباد الله ونفسي الخاطئة بتقوى الله وطاعته سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانا ئامەدەبوان وتاری ئەمڕۆ جومعە باسی پاک و خاوێنیە لە ئیسلامدا ئاینی پیرۆزی ئیسلام گرنگی زۆری داوە بە پاک و خاوێنی لە حەیاتی مرۆڤدا و لە قورآانی پیرۆز گەلێک ئاەت باسی پاک و خاوێنیان کردووە لە فەرموودەکانی پێغەمبەر صلی الله علیه وسلم گەلێک فەرموودە باسیان کردووە و داوایان کردووە کە مسلمان یا ئینسان بەگشتی ئەبێ پاک و خاوێن بێ مرۆڤ دروستکراوی خوایە خوای گەورە و پەروەردگار ڕێزی لێ ناوە. فریشتەکان ستەری نەوازشیان بۆ ئادەمی دانا، فإذا سویته ونفخت فیه من روحی فقعوا له ساجدین. و هەروا ولقد کرمنا بنی آدم، خوای گەورە ئەفەرموێ بە دڵنیاییەوە بە تەئکید ڕێزم لە نەوەکانی ئادەم گرتووە. وحملناهم فی البر والبحر، لە وشکایی، لە دەریا، ورزقناه من الطیبات خواردنی پاکم پێ داون وفضلناهم علی کثیر ممن خلقنا تفضیلا فەزڵیشم داون بەسەر زۆربەی زۆری ئەو مەخلوقاتانەی کە دروستم کردوون لەبەر ئەوەیە خوای پەروەردگار و پێغەمبەر صلی الله علیه وسلم گرنگی زۆریان داوە بە پاکوخاوێنی چونکە تەندروستی مرۆڤ لە پاکوخاوێنیدایە، سەرکەوتنی مرۆڤ لە ژیانا لە پاکوخاوێنیدایە. هۆکاری ڕێزلێنانی خەڵکە، مرۆڤی پاکوخاوێن خۆشەویستی خوایە، خۆشەویستی خەڵکی خوایە. ان اللە یحب التوابین و یحب المتطهرین ئەوانەی تۆبەکارن تۆبە دەکەن و دەگەڕێنەوە لە گوناح بۆ لای خوا، خوا خۆشیئەوێن. ئەوانەش پاک و خاوێنن خوا خۆشی ئەوێن و ڕێزیان هەیە لەلای خوا و پێغەمەری خواش لە فەرمێ سەل الله عليه وسلم الطهور شطر الإيمان پاک و خاوێنی نیوەی ئیمانە پاک و خاوێنی نیوەی نوێژە دیارە نوێش کۆڵەکەی ئیسلامە گەورەترین پایەکانی دینە دەی نوێش بەبێ پاک و خاوێنی وەرناگیرێ ئەبێ تەهارەتێکی تەواو دەست نوێژێکی ڕێک و پێکت هەبێ ئینجا نوێژەکەت لێ وەرەگیرێ پاک و خاوێنی لە ئیسلامە دوو بەشە پاک و خاوێنی ظاهر دەرەوە لەش و جلوبەرگ و ناوماڵ و خواردن و ژینگە لەگەڵ پاک و خاوێنی ناوەوە ناخ تەهارەتی قەلب هەروەها داوای کردووە لە ئادەمیزاد لە کۆڕ و کۆبوونەوە لە شوێنە قەرەباڵغەکان بەتایبەتی مزگەوت کە یەکێکە لەو شوێنانە خوای گەورە داوای کردووە لە بەنی ئادەم یا بەنی ئادەم نەوەکانی ئادەم خذو زینەتەکم عند كل مسجد لە هەموو سوجدەگایەکدا زینەتی خۆتان وەربگرن جلوبەرگی جوان پاک و خاوێنی ڕابگرن وکلوا واشربوا ولا تسرفوا انه لا یحب المسرفین بخۆن لە حەڵاڵێک کە خوا پێی داون بخۆنەوە لە حەڵاڵێک کە خوا پێی داون بەڵام زیادە ڕەوی مەکەن چونکە خوا قینێتی لەو کەسانەی زیادە ڕەوی دەکەن لە هەر شتێکە پێغەمەری خوا فەرمێ لە فەرمودەیەکە إن الله طيب يحب الطيب خوا پاکە پاکی خۆش دەوێ نظیف یحب النظافە، خوا خاوێنە، خاوێنی خۆش دەوێ. کریم یحب الکرم، خوا بەخشندەیە، بەخشندەیی خۆش لێ دێت. جواد یحب الجود، سەخییە خوای پەروەردگار، دەستکراوەیە پەروەردگار، ئەو کەسانەش کەوا جەوادن، ئەهلی بەخشینن خۆشی ئەوێن. فنظفوا افنیتکم ولا تشبهوا بالیهود حەوشە و ماڵ و شوێنی دانیشتن و ژینگەتان پاک بکەنەوە وەکو یەهودیەکان مەبن ئیمامی ترمزی ڕیوایەتی کردووە ئەو فەرموودەیە پاک و خاوێنی دەروونی بریتە لە پاکی دڵ نەخۆش نەبووبێ دڵەکە، کرمۆڵ نەبووبێ دڵەکە، دڵ بە ئاو و سابوون و شامپۆ پاک نابێتەوە، وەکو جەستە نییە، وەکو دەست و لیباس نییە، بەڵکو بەوە پاکەبێتەوە لە هەموو خوویەکی خراپ، لە هەموو سیفەتێکی ناشیرین و نەشیاو پاکی کەینەوە، لێی دەربێنین. هەرچی ئاکاری بەرز و جوانە لە مرۆڤدا ڕەنگ بداتەوە، هاوڵ بۆ خوا دانان دەردی دڵە، ئەبێ پاکی کەینەوە. لئن اشرکت ئەگەر هاوڵ بۆ خوا دابنێی لەیەحبەطن عملک کردەوەکان پوچەڵ دەبێتەوە. نەڵێ ئەوەنە نوێژ و ئەوەنە زەکات و ئەوە و ئەوە و ئەوەم کردووە، بزانە دڵت غەیری خوای تیایە بۆ لای غەیری خوا ئەڕوات ئەگەر نەڕۆشت ئەوە ئەخلیص نیەتەکە یەکفیکە القلیل من العمل با نیەتت پاک بێ با دڵت چاک بێ کردەوەی کەمت بەسە بەس ئەگەر دڵەکە کەوت گەنی، ئەوا ئیتر هیچ کردەوەیەک لای خوا قابیلی قبوڵ نییە. بوغز، ڕقبوون لە خەڵکی، غەرەز لە خەڵکی، کینە بەرامبەر بە خەڵک، حەسوودی، ئەمانە هەموو نەخۆشی دەروونن، دڵن. سوئی ظن، گومانی خراپ بردن بە خەڵکی. کبر، خوابەزل زانین، خۆ بە شت زانین. عجب، لە خۆ بایی بوون. ئەمانە دەردی دڵن. ئەمە چۆن چڵک ئەگەر بە دەستمانەوە بێ، سەرمان تەپ و تۆزاوی بێ، دەچینە حەمام، خۆمان دەشۆرین، لەوە پاکی ئەکەینەوە، پێش ئەوە ئەبێ دڵمان، ناخمان لەم نەخۆشی و دەردە پیسانە پاکەینەوە کە لە هەموو پیسییەک ئەمانە پیسترن. لە بری ئەوانە تەوحید، خوا بە تاک پەرستی، تەنها یەک خوا قبوڵ بوون، پشت بە خوا بەستن، تەوەکول، حسن ظن، گومانی باش بە خەڵکی بردن، تواضع، خاکی بوون، خۆ بە کەم زانین، مسوڵمان ناتوانێ کەسێ ئیمانی هەبێ کەسێ ئیماندار بێ ئیمانەکەی ئیش بکا ناتوانێ ڕقی لە برا مسوڵمانەکەی بێ لە هاوسێکەی بێ لە خزمەکەی بێ چونکە پێغەمەری خوا فەرمێ لە بازرگانیە نەجاحەتی نەبێ ئەوە زۆر موسیبەتە ئەگەر هیچ تاوانێکت نەبێ لەم دنیا هەرچی عیبادەتە جێبەجێ کردبێ پێغەمەری خوا فەرمێ بەس ئەو دەردە و تیاابێ ئیتر بەسە بۆ ئەوەی ماڵوێرانی کاوسری لە دۆزەخەوە دەرکا دەی با سەیری دڵمان بکەین بزانین بەرامبەر بە خەڵک بە عام بەرامبەر بە مسلمانان بە تایبەتی ئایا ئێمە چاری خۆمانمان کردووە لەم نەخۆشیانە ڕیشەکەنمان کردوون لە دڵمانە پێغەمەری خوا فەرمێ سەل الله عليه وسلم دیارە مسلمان ئیماندار هەرچیەکەین لەم دنیاەدا دوو مەبەستمان هەیە ڕەزامەندی خوا بەدەستێنانی بەهشت کیبر چییە؟ بەتەر الحەق و غەمت الناس حەق پێشێلکردنە بەسەر حەقا بڕۆی بزانی ئەمە حەقە ئەمە ڕاستە وازی لێبێنی پایەماڵی کەی بیفەوتێنی لەو لایشەوە خەڵک بە چاوی کەم سیر بکەی ئیتر حەزەکا جل و بەرگەکەت پەنجا پینەی پێوە بێ حەزەکا وەنەم بل و شۆڕ بێ سەر و با لە عەرز تۆ متەکەبیری مادەم دڵت وای تایە کەوا خەڵک بەکەم بزانی و لە ئاستی حەق گەردنکەج نەبی یەکێک لە پیاوانی خزمەتی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم هەلی قۆستەوە لەم کاتا پێغەمبەرم حەدیسەی فەرموو فەرمووی پێغەمبەری خوا یەکێک لە ئێمە حەزەکە جلوبەرگەکانی جوان بێ پێڵاوەکانی چاک بێ کڵاو و مێزەرەکەی باش بێ ڕێک و پێک بێ فەرمی ئەوە کیبر نییە کیبر ئەوەیە لە ئاستی حەق مل نەدەی و خەڵک بە کەم بزانی پێغەمبەر لە حەدیثێکی ترا صلی الله عليه وسلم فەرمووی من جر ثوبه خیلا ئەوەی جلەکەی شۆر بێ و ڕایکێشێ بە دوای خۆیان لا ينظر الله إليه يوم القيامة خوا سەیری ناکا قسەی لەگەڵا ناکا حەزرەتی ئەبو بەکر فەرمووی ئەی پێغەمبەری خوا وەڵڵاهی حەزەکەم جلوبەرگەکانم شۆر بن جوان بن چاک بن فەرمووی ئەنتە لەستە منهم تۆ لەو کەسانە نیت تۆ ئەهلی فیز نیت ئەبوو بەکر ئەڵێ حەزەکەم جلو بەرگەکانم تێر و تەوا و شۆخ و شەنگ بن شۆر بێ پێغەمەری خوا نافەرمێ وەڵا دەی خوا سەیر و ناکا ئەڵێ تۆ لەوانە نیت چونکە خوێلا لەبەر فیز و کەشخە ڕای ناکێشی بە دوای خۆتا لەبەرەوە بە ئاگامان لە خۆمان بێ باوریابین لە فتوادانا لە لە بێدینکردنی خەڵکیا ئاگامان لە خۆمان بێ زۆر کەسەیە ئێستا شەرواڵەکەی زۆر کورتە لە سروق و لە پێوەیەتی لەبەر سونەت ئافرینی بێ بەڵام ڕقێتی لە خەڵکی مزگەوت ڕقیەتی لە مەلا و مێزەر ڕقیەتی لە نیوەی مسلمانانی دنیا ئەی کاکە گیان تۆ دەرقاچەکە و باشە تۆ ڕیشەکە و باشە بەڵام ئەوی تری خەتەرە ئەوە ماڵ کاولیە ئەمە حەدیسی پێغەمەری خوایە مسللیمە گێڕێتەوە ئاڵێ هەر یەکێک لە ئێوە هیچ تاوانی نەبێ ئەوە نەنەبێ ڕقی بێ لە مسلمانێ یاکرێ لە پێشەوە ئەم کاکەیە ئێمە بە مسلمان دەزانێت جەماعاتەکەی خۆی نەبێ ئەوکاتەی تر ئەڵێ ئەو حەدیسە شمولی من ناکا چونکە ئەوانە مسوڵمانین پەنا ئەگرم بەخوا خەتەرێکی گەورەیە ئەوەش ئەبێ وریا بین ئیماندار بە بیانوو نییە لە خەڵک بیانوو ئەدۆزێتەوە بۆ خەڵک یعنی چی بە بیانوو نییە لە خەڵک یعنی زەلامی وایە نیە میلی هێناوەتەوە بە حاڵ پێلاردانەی حرفێ غەڵت بکەی ئیتر تەواو سفر دەکا زەربێکی لێ ئەدا نابێ لە حەدیسە هاتوو ئەڵێ حەفتا عوزر بێنەرەوە بۆ براکەت هەفتا بیانوی بۆ بدۆزەرەوە بڵێ لەوانەیە لەبەر ئەوە وای کرد بێ لەوا لەوانەیە لەبەر ئەوە نهات بێ لەوانەیە بۆی نەکرا بێ لەوانەیە پارەی پێ نەبوو بێ لەوانەیە لەوانەیە لەوانەیە یەکسەر مەڵێ ئە هەرزانیمەوە منافقا پێغەمەری خوا فەرمێ ئیزا وعدە ئەخلەفە ئەها چەند چەند خەتەرە یەکسەر بگەیت ئەم حەدیسە ئەو کەسانەی ئەگەر وعدیان دا خلافە وعدەکەن ئەو کەسانەی قسان کرد درۆکەن ئەوانە منافقن کاکە تۆ بۆ ئەمە بەسەر ئومەتی پێغەمەرە ئەسەپێنی تۆ بۆ ئەمە بەسەر براکەتە ئەسەپێنی ئەی بۆ ئەوەنە ژیر نیت لە باتیەوەی بە بیانووی لێی بیانی بۆ بێنیتەوە بەڵگەی بۆ بدۆزیتەوە یا ئەیوە الذین ئامنو خوا فەرمێ اجتنبوا كثيرا من الظن ئێوە لەوانەیە بڵێن ئەرێ مامۆستا باسی پاک و خاوێنی بۆ کردین ئەمە پاک و خاوێنی ناخ ئەم جمعەیە جمعی داهاتوو باسی جلوبەرگ و دەم و چاوشۆردن و غوسڵ و دەستنوێژ و ئەو شتانەی دەرەوە کە پێویستە ئەیکەم بەس ئەمە ئەمە گەورەیە ئەم پاک و خاوێنیە گەورەیە کە دڵ ئەمانەی تیا نەبێ دڵ ئەم دەردانەی تیا نەبێ سەلاجەیەکمان هەیە سپلێتێکمان هەیە زۆر جوان خانمی ماڵ بە گوڵ و گوڵزار ڕازاندوێتیەوە ڕسمی گوڵ و پەپولەی لێداوە ئەنوا و ئەشکال حەزەکەی سەیریکەی بەڵام ماتۆڕەکەی سوتاوە بە عملیە لە بەریادانیشی ئێ دڵی ئێمە ماتۆڕی ئێمەیە لە زۆرێک لە گومان دوورکەونەوە. لە زۆرێک لە گومان دوورکەونەوە. گومانی خراپ بە خەڵکی مەبەن. بۆ؟ ئەڵێ لە زۆرێک لە گومان دوورکەونەوە. لە دوایا فەرمێ ئینە بەعض الظن ئیثم. چونکە هەندێک گومان تاوانە. من زۆر جار یەکێک قسەی ئەکا یا لێکدانەوەیەک ئەکا یا باسی یەکێک ئەکا ئەڵێم کاکە وا مەکە. وا مەڵێ ئەڵێ بۆ؟ ئەڵێم گوناح دەگا ئەڵێ دەی وایە ئێڵێم دەی خۆ من خەمی ئەوم نییە خەمی تۆمە ئیستا من ئەگەر قسە بە خەڵک نەڵێم بۆ خۆم باشە زەوی خەڵکی نەکەم بۆ خۆم باشە غیبەتی خەڵکی نەکەم بۆ خۆم باشە گومانی خراپ بە خەڵک نەبم بۆ خۆم باشە ئەی ئەگەر کردم ئیتر من ماڵوێرانم من مفلیسم دوایی مفلیس گیرفان تاپی قاسە تاپی هیچی تیا نامێنێتەوە اولا ادلکم علی شیء اذا فعلتموه تحاببتم شتێکتان پێ بڵێم ئەگەر کردتان یەکتان خۆش گەرەک بێ یەکتان خۆش گەرەک بوو ئیمانتان تەواوە بێ ئیمانتان تەواو بوو ئەچنە بەهەشت افشو السلام بینکم سڵاو بکەن لە یەکتری سڵاو بڵاو بکەنەوە لە ناو یەکتریا زۆر سڵاو بکەن لە یەکتری ڕێز لە یەکتری بگرن ئێ پێغەمبەری خوا فەرمی صلی الله علیه وسلم ئەڵێ ناچیتە بەهشت ئێ تۆ گەر ڕقی لە یەکێک بێ سڵاوی لێ ناکەی کەواتە نابێ ڕقی لێی بێ ئەبێ سڵاوی لێ بکەی بۆ ئەوەی کەوا خۆشت بوێ خۆشت گەرەک بێ بۆی ئیمانی دامەزرێ ئیمانی دامەزرێ بۆی بچیتە بەهشت مسلمان ڕقی لە کەس نییە و مسڵمان قسە ناکا لە خۆیەوە بڕیار نادا لە خۆیەوە فتوا نادا لە خۆیەوە حتا جێگەی بۆ نەدۆزێتەوە لە بەردەمی خوا من کانە یۆمن و بالله واليوم الآخر ئەوەی باوەڕیەیە بەخوا و بە ڕۆژی قیامەت فلیقل خیرا او لیصمت او لیسکت ئەوەی باوەڕی هەیە بەخوا و بە ڕۆژی قیامەت با یا قسەی خیر بکا یا بێدەنگ دانیشێ وتویان ئەگەر قسە لە لە زیو بێ قسە نەکردن لە زێڕە جاری وایە یەک قسە و کردووە دە ساڵە پەشیمانی هەر هەر پینەی ناکە لەبەرەوەم حاوە لە بکە زۆر قسە نەکەی ئەگەر چاک نەبوو مەیکە دامەزراو ڕێک نابێ هەتا دڵی ڕێک نەبێ ولا يستقيم قلبه دڵیشی ڕێک نابێ حتا ئێستەقیمە لیسانه هەتا زمانی ڕێک نەبێ چونکە زمان دەلیلی دڵە ئەگەر زمانمان بپارێزین دڵمان دامەزراوە بێ دڵمان دامەزراو بوو ئیمانمان دامەزراوە بێ ئیمانمان دامەزراو بوو خی گەورە و پەروەردگار وەرمانەگرێ ئیمامی ئەحمەد ئەو فەرموودەی ڕیوایەت کردووە خوا مەتحی خەڵکانێکی کردووە کە لە پاش پێغەمەر و ئەسحاب هاتوون والذینە جاء من بعدهم تابعین و تابعی تابعین و تا قیامەت سیفەتی ئەم ئومەتی ئیسلامەیە والذینە جاء من بعدهم ئەوانەی دێن لەمەو دوا یەقولون ئەڵێن چی ربنا خوایە گیان اغفر لنا لە ئێمە خۆش بە بەڕاستی بەڕاستی زەرورە بەخۆمانا بچینەوە پاک و خاوێنی دڵمان حەمامی دڵمان غەسل و تەشحیمی دڵمان بکەین ئەخیری وتارەکە بە فەرموودەیەک دێنم کە ئیمامی ئەحمد دەیگێڕێتەوە لە مەسنەدا لە ئەنەسەوە ئەنەسە فەرمێ ڕۆژێ لە خزمەت پێغەمەرا دانیشت بووین فەرمووی ئێستا پیاوێ دێتە ناوتان لە ئەهلی بەهشتە ئەڵێ پیاوێکی مەدینەیی هات دەستنوێژی گرتبوو بەدەستی ڕاستی ڕیشی پاکە کردەوە ئاوا بەدەستی چەپیشی نعلەکانی هەڵگرتبوو لە دوورەوە هات دیارە هات لە شوێنە نعلەکان دانەوێتە مەجلیسی پێغەمەری خوا و مزگەوت ئەوە ئەوە پیاوەک هات وتی ئێستایەت فەرمووی ئیسایەت بەیانی هەمان جۆر ئەڵێ دانیشتبین فەرمووی ئێستا پیاوێتە ناوتان لە بە ئەهلی بەهەشتە. هەر ئەو پیاوەی دوێنێ هاتەوە سڵاوی کرد و دانیشت. ڕۆژی سێهەم پێغەمبەری خوا فەرمووی ئێستا پیاوێ دێتە ناوتان لە ئەهلی بەهەشتە. هەر ئەو پیاوەی یەکەم و دووەم هات دانیشت. ئەڵێ کاتێ پێغەمبەری خوا هەڵسا ئەنەس ئەفەرموێ منیش هەڵسام شوێنی ئەو پیاوە کەوتم. وتم زانم بۆ کوێ ڕوا. ماڵیان لە کوێیە؟ ئەڵێ ڕۆشتم ڕۆشتم لەگەڵیا دوور و نزیک تا خۆی کرد بە ماڵێکا تەقەم ما لە دەرگاکە. حەدیسەکە درێژە مەعناکەی بە پوختی وتی هاتە دەرەوە وتی برا وتم بەڵێ وتی سەلام و عەلیک عەلیکە سەلام میوان ڕاگری وتی فەرموو وتی وەڵایی وتی ئەو کەلیمەی وەڵایە فێر بۆ زمانمان وتی کاکە لەگەڵ باوکم ئاجزیم بووە سوێنم خواردووە سێ ڕۆژ نەڕۆمەوە ماڵی خۆمان هەتا تۆزێ دڵم ئیسراحەتەکە و دوایی ئەڕۆمەوە ماڵەوە ئیجازەمە دەی لاو بێنێ وتی بەسەر چاو ئەڵێ سێ شەو سێ ڕۆژ خزمەتی کردمم پیاوە منیش وەکو جاسوس نەیەخەوتم شەو بزانم ئەم پیاوە چیەکا بە ڕۆژە لەگەڵی ئاچوون بۆ ناو باخەکەی ئەچوون بۆ بازار وەکو دوانە دەسم لە ملیا بوو تا ڕۆژی سێم ئەڵێ وتم کاکەوتی بەڵێ وتم سلام و علیکتی علیکە سلام تیبا بە بەخوا نەگەڵ باوکم عاجزیم بۆ نە هیچ ئەوە بیانوو بوو هێنامەوە من ڕاستی سڕێکم لایە وتی چییە وتی ئێمە لە خزمەتیا دانیشت بووین فەرمووی سا پیاوێ یەت لە ئالی باشتە تۆ هاتی جاری دووەم تۆ هاتی جاری سێمەر تۆ هاتی بەس پێم بڵێ تۆ چی و کردووە بۆ خوا سێ ڕۆژ لەسەر یەک پێغەمەری خوا مژدەی باش تۆ داتێ وڵی قوربان سێ ڕۆژە تۆ لەگەڵ منای سێشەوە لەگەڵ ماتی بڵێ وتی چی پێوە بینی وتی وڵ حچم پێوە نەبینیوی لە خەڵک زیاتر بێ وتی دێ هەر ئەوەیە بەخوای بەخوا لەوە چی ئەم جارە زیاترم کردێت تۆ لە ماڵمانایی بەخوا لەوە زیاترم نییە ئەڵێوتی دەی خواحافیز دوایڵێ کابرا من سەحابەکە ئەڵێ هاتمە لای دەر وتی وەرە وەرە وتم فەرموو وتی وەڵای شتێکم بیر کەوتووە لەوانەیە ئەوە بێ وتی چییە وتی شەو کە ئەچمە سەر جێگە ئەڵێم خوایە لەبەر خاتری تۆ گردنی هەرچی مسلمانە ئازاد بێ دڵم بەرامبەر بە یەک کەس کینە و غەرەزی تیا نییە وتی خۆیەتی کاکە گیان خۆیەتی ئەبوو دووجانە سەحابەیەکی گەورە بوو لە غەزای ئوحودا پێغەمەری خوا فەرمی کێم شمشێرە وەرەگرێ لە من بە حەقی خۆی فەرمی من کارێکی کرد بە بەو مشریکانە ئەو ڕۆژە کەس نەی کردووە مەشورە ئیتر لە سەرەمەرگا چوونە لای گیانی ئەدا دەموچاوی نووری لێبەرزە بوویەوە وتیان ئەو دەموچاوە بۆ ئەوە نەگەشە وتی، قسەیەک کەڵکی نەبووبێ و پەیوەندی بە منەوە نەبێ نەمکردووە، دڵیشم بەرامبەر بە موسڵمانان ساغ و سەلامەت بوو. ئاگاو لێیە عەزیزەکەم. کەواتە ئەبێ وریا بین. با دڵمان بشۆرین. با دڵمان پاک کەینەوە. با تەهارەتی قەلبمان هەبێ، چونکە، الطهور شطر الایمان، خوای گەورە ئەفەرموێ، وربک فکبر، یانی دڵت پاک کەرەوە لە شیرک و لە عجب و لە کیبر و لە ڕیا و لە بوغز و لە سوء ظن و لە هەموو ئەوانە، وثیابک فطهر دوایە فەرموێ با جل و بەرگ و دەرەوەشی پاک بێ بەڕێزان داواتان لێ یەکەم فەسڵی بەهار بەرەو تەوابوونە چێ هاوین دەستی پێ کردووە تکاتان لێ یەکەم ڕزاتان لێ یەکەم لە هەموو بەڕێزێک لە ئاگرنانەوە خۆتان پارێزن لە سووتاندنی پوش و پاوان خۆتان پارێزن دەغڵودان و سەمەری مسلمانان خۆتان پارێزن زۆر زۆر نەشیا و نادروستە لەبەر جگەرە خواردنێک لەبەر چالێنانێک ئاگرێ بنێیتەوە ئەو کوردستانە بکەی بە زوخاڵ و ڕەشی کەی لەبەرەوە تکاتان لەکەم هەم خۆتان مەیکەن هەم بە خەڵکیش بڵێن نەیکەن و هەم ئەگەر خوا نەخواسە لە شوێنێکە ئاگرێکتان بینی یەکسەر پەیوەندی بکەن بە ئاگر کوژێنەوە و بەو دەستگانەوە بۆ ئەوەی کەوا وڵاتەکەمان نەسووتێ بەرهەم و داهاتەکەمان نەسووتێ خۆیشتان پارێزن لە دەرد و نەخۆشی، ئەمڕۆ ئەڵێ لە بەرازیل هەزار و سێ سەد و سی و شەش کەس مردووە لە بەرازیل بە کۆرۆنا. ئێمە کاربەدەستان و حکومەتەکەمان وایان لێ کردووین بەدبین ببین بەرامبەر بە حەقیقەتی عیلمی. خوای گەورە فەرمێ ولا یجرمنکم شنآن قوم علی الا تعدلوا اعدلوا هو اقرب للتقوی لە داخی خەڵک وا مەکەن کەوا حەق پێشێل بکەن شتێکی تەندروستی و عالەمیە دنیای بەگیرێ ناوە ئێمە کە خوا پاراستوینی ئەبێ سوپاسی خوا بکەین خۆمان پارێزین لە تەوقەکردن لە ماچکردن لە دەست شۆرین خۆمان زۆر ڕعاەت بکەین خواردنی پاک و تێکەڵ نەکردن و بەر ئەو کەسانە نەکەوتن کەوا گومانیان لێ ئەکرێ، بەڵکو خوای گەورە بەبێ ئەوەی پێچی پێ بکاتەوە، خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ و عاقیبەتمان خێر بکا، ئیسڵاحی حاڵمان بکا، نەخۆشەکانمان شیفا بدا، زینوەکانمان عاقیبەت خێر بکا، لە مردوەکانمان خۆش بێ، ڕۆڵەکانمان دامەزراو بکا، وڵاتمان پڕ لە خێر و خۆشی بکا، آمین یا رب العالمین، ربنا آتنا من لدنک رحمة وهیئ لنا من امرنا رشدا.